بەڵام وا کەوتەوە. سۆنیا کادو داگای لە خۆی نەماوە لە جێگاکەی هەستا. بەدەم هەڵگڵۆفتنی توندی دەستیەوە گەشتە ناوەڕاستی ژوورەکە. بەڵام بە پەلە گەڕای و لە پاڵیا دانیشت. بە جۆرێک لەوە دابوو شانی بە شانیەوە بنووسێ. لەپراو وەک یەکێکی ئەنگێورا و لەرزی و قیژاندی و بێ ئەوەی هۆیەکەی بزانێ لە بەردەم ڕاسکۆڵنیکۆفدا کڕنووشی برد. وتی چیت کردووە؟ چیت بە خۆت کردووە؟ پاشان ڕاست هەستایە سەر پێ و ئاوێزانی گردنی بوو لە ئامێزی گرت و تون بە خۆی و نووسان ڕاستکۆلنییکۆف سڵەمیە و چوە دواوە تەماشای کرد و زەردەخەنێکی غەمگینانەی هاتە سەر لێ و وتی تۆ زۆر سەیریت سۆنیا لە ئامێ زمەگرێت و ماچمەکەی هەر تەواو لەو کاتێشدا کە من باسی ئەو شتم بۆ کردیت تۆ هەرگیز نازانی چیەکەی سۆنیا وتی نانا لەم دنیادا کە زێستا لە تۆ داماوتر نییە بێ ئەوەی گوێ لە سەرنجەکەی ڕاستکۆڵنییکۆف بێ لە کاتی تەواو هەڵچوونیدا ئەو ڕستەی وت وەگەوەی هی جاگای لە خۆی نەمابێت و یەکسەر بە کوڵ کەوتە گریان هەستێک کە ماوەیەکی زۆر بوو ڕاستکۆڵنییکۆف ئاشناتی لەگەڵیدا نەمابوو وەک شەپۆلێکی بە تاو پەلاماری دڵیدا و زوو نەرمی کرد ڕاستکۆلنییکۆف بەرگەی ئەو هەستەی نەگرت و دوو دڵۆ فرمێسک بە برژۆڵی و قەتیسما پاشان بە ئومێدەوە تەماشای سۆنیای کردوتی کەواتە سۆنیا دەستبەردارم نابی سۆنیا هاواری کردوتی نا نا نا هەرگیز لە هەر شوێنێک بیت ئەکەومە دوات هەر شوێنێک خویە وای لە منی بەدبخت آخر بۆ پێشتر من تۆم نەناسی بۆ زووتر نەهاتیتە ئێرە ئەی خوایە ڕاستکۆنییکۆ وتی وە ئێستا هاتووم ئەدوت سۆنیا ئەقلی لە دەست داوە دیسانەوە دەستی لە من کردەوە وتی ئێستا ئێستا چی بکەین پێکەوە لەگەڵ تۆدا دێم بۆ زیندان وەک لە ناکاودا دەماری ڕاستکۆنییکۆفت ڕاکێشا بێ زەردەخەنێکی بێزاری پڕ لە خۆباییبوونی جارانی کەوتەوە سەر لێ و وتی سۆنیا، ڕەنگە من هێشتا حەزم لە چوونە زیندان نەبێت. سۆنیا تەماشایەکی خێرای کرد. دوای ئەوەی لە ناکاوێکدا سۆنیا هاوسۆزی خەم و ئازاری ئەو مرۆڤە بەدبەختەی کرد، وا جارێکی دی بیری ترسناکی کوشتن لە پەڕەی دڵی دایەوە. لە گۆڕانی تۆنی دەنگی ڕاسکۆڵنیکۆفدا لە پڕا دەنگی پیاوکوژێکی بیست و بە سەرسامییەوە لێی ڕاما. ئەو تا ئێستا نەیەزانی چۆن و لەبەرچی ئەو کارەی کردووە، وا ئێستا تێگڕای هەموو ئەو پرسیارانە پێکەوە لە هەستیدا هەڵگیرسان. دیسان باوەڕی نەکرد کە ئەو ئەکرێت ئەو پیاوکوژ بێ. باشە ئاخ شتی وا هەبێ؟ سۆنیا کە پێچوو هێشتا نەهاتبێتەوە سەر خۆی، بەو پەڕی سەرسامیەوە وتی، یانی چی؟ من لە کوێم؟ باشە چۆن تۆ توانی دەم بڕیارە بدەی؟ یانی بۆ؟ ڕاستکۆڵنیکۆف دەنگی شەکەتی لێچۆڕا و تا ڕادەیەکیش بە بێزارییە وتی، دیارە بۆ دزین، لێم گەڕێ سۆنیا. سۆنیا بەو پەڕی سەرسامییەوە لە شوێنەکەیدا چەقیبوو، بەڵام لە پڕا هاواری کرد وتی، برسیت بوو، تۆ بۆ یارمەتیی دایکتی پێ بدەیت، ها؟ ڕاسکۆڵنیکۆف سەری داخست و بۆ لایەکی تر ڕووی وەرگێڕا و بە هێوری وتی نا سۆنیا نا من ئەوەندە برسیم نەبوو من لە ڕاستیان ویست یارمەتی دایکم بدەم بەڵام ئەمەش تەواو ڕاز نییە سۆنیا ئازارم مەدە سۆنیا دەستی ڕاوەشاندوتی باشە بێت هەموو ئەمانە ڕاز بن خوایە ئەمە چ جۆرە ڕاستیەکە کێ ئەتوانێ بڕوا بەمە بکە تۆ کە هەموو شتێکی خۆت بە خەڵکی ئەبەخشیت چۆن بۆ دزی خەڵک ئەکوژیت پاشان هاواری کردوتی ئاهی کەواتە و پارەی بە کاترینا ئیڤانۆڤ ناتدا ئەو پارەیە خوایە ئەو پارێش ڕاستکۆلنییکۆف بەپەلە قسەکانی پێبڕی وتی ناسۆنیە لێرەدا بستە ئەم پارەیە لەو پارانە نەبوو ئەم پارێ دایکم بەهۆی بازرگانێکەوە بۆی نردبووم ئەو کاتە نەخۆش بوو هەرە و ڕۆژەی کە پارەکەم پێگەیشت دامێ ڕازومی خین شایەتە ئەو پارەی هی من بوو هی خۆم بە حەق هی خۆم بوو سۆنیا بە سەررسامیە و گوێ لێگرت بوو بە هەموو توانای و هەوڵیەدا لە شتێک تێبگە ڕاستکۆلنییکۆف لەسەر خۆ و لە حاڵەتی بیرکردنەوە داوتی وە لێ پارەکەی تر من تەنانەت نازانم پارەی لێبوویان نا من لەو کاتەدا کیفی پارەکەم لە ملی کردەوە کیفێکی پێستە بوو پڕ بوو زۆری تێ ئاخنرا بوو بەڵام من تەماشای ناوەیم نەکرد دیارە پەلەم بووە و لەشتەکان دوگمە و سەردەست و زنجیر بوو هەموو ئەوانم لەگەڵ کیفی پارەکەدا لە حەوشەیەکدا کە نایناسمەوە لە شەقامی واو خستمە ناو چاڵێکەوە لە ژێر بەردێکدایە ئێستایش هەموو شتەکان هەر لەوێدان سۆنیا زۆر بە وردی گوێی گرتبوو پاشان خێرا وەک بێ دوا ئومێدی لە دەست نەچێ پرسی باشە بۆ ئەی چۆن ئەڵێی بە مەبەستی دزی کوشتوتە لە کاتێکدا کە خۆت هیچت لێ هەڵنەگرتووە ڕاستکۆلنیکۆڤ وتی نازانم هێشتا بڕیاری ئەوم نەداوە ئەو پارانە هەڵبگرم یان نە ڕاستکۆلنیکۆڤ وشەکانی بە جۆرێگەوت وەگەوەی لە بیرکردنەوەیەکی سەختا بێ پاشان هاتەوە سەرخۆی زوو زەردەخەنێکی کرد و لەسەر قسەکانی ڕۆشتوتی ئەمە چ گەوجاتیەک بوو من ئێستا کردم ها بیرێک بەسەری سۆنیادا تێپەڕی تۆ بڵێ شێت نەبێ بەڵام زوو لەسەری خۆی دەرکرد نا مەسەلەکە شتێکی ترە، شتێک کە هیچ کەس تێی ناگا. لە پرێکدا ڕاستکۆلنیکۆف زۆر بە گەرمی وتی، ئەزانیت سۆنیا؟ ئەزانیت ئەمەوێت چیت پێ بڵێم؟ ئەگەر تەنیا لەبەرەوە کوشتبێتم کە برسیم بووە. ڕاستکۆلنیکۆف جەختی لەسەر هەر وشەیەگە کرد. نیگایەکی پڕ لە ڕاست بەڵام ڕاستگۆیانەی لە سۆنیا گرت. ئێستا بەختەوەر بوو ئەمە بزانە دوای کەمێک ناڵێکی نائومێدانی کردوتی بەڵام بە تۆچی ئەم مەسلێ چ سوودێکی بۆ تۆ هەیە آخر بە کەڵکی چی تۆ دێ تەنانەت ئەگەردان بەوەدا بنێم کە کارێکی خراپم کردووە باشە ئەم سەرکەوتنە گەمژانەی تۆ بەسەر مندا چی بۆ تۆکە ئاخسۆنیا بۆچی من بۆ ئەم شتانە هاتوومەتە لای تۆ سۆنیا ویستی شتێک بڵێت و بێدەنگ بوو ڕاسکۆلنیکۆڤ وتی، بۆیە دوێنێ شەو داوای هاتنم لێ کردیت چونکە ئیدی بێجگە لە تۆ کەسم نەماوە. سۆنیاوتی بۆ کوێ بێم؟ ڕاستکۆنیکۆ وتی مەشڵنجێ بۆ دزی و کوشتن نا من و تۆ دوو کەسی جیاوازین ئەزانی سۆنیا من ئێستا هەر ئێستا لەوە گەشتم کە دوێنێ شەو بۆ کوێم بانگ ئەکردیت دوێنێ شەو نەمەزانی بۆ کوێت بانگەکەم تەنیا لە بەشتێک داوام لێ کردیت و هەر بۆ ئەوەیش هاتبووم سۆنیا بە تەنیا جێم مەهێڵە جێم دەڵی سۆنیا دەستی ڕاستکۆڵنی کۆفی وشی دوای دەقیقەیەک ڕاستکۆڵنییکۆف بەو پەڕی خەم و نائومێدیەوە لە کاتێکدا کە بە قوڵی لە سۆنیا وردە بۆ هاواری کردوتی باشە بۆ بۆچی پێم وت بۆ کارە ساتەکەم بۆ گێڕایەوە تۆ سۆنیا چاوەڕێی پاسایی منی دانیشتوی تو چاوەڕێکی من ئەمە بینم بەڵام چیت پێ بڵێم آخر تۆ شتێک لەو کێشێ تێناگەیت تەنیا ئەوەیە کازارە چێژی ئەویش لەبەر من باشە بڕوانە تۆ گرێت و پاشان لە ئامێزی خۆتم ئەگری بۆ لە ئامێزمەگری چونکە نەمتوانی خۆم بە تەنیا بەرگەی ئەو نەهامەتێ بگرم و هاتووم بارە قورسەکە لە ئەستۆ یەکێکی تر بنێم تۆش ئازار بچێژە من ئاسوودەترە بم ئایا تۆ توانی بەدکارێکی ئاوات خۆش بوێ سۆنیا هاواری کردوتی بۆ تۆ خۆشت ئازار ناچێژی؟ دیسانەوە هەمان هەست و سۆز وەک شەپۆلێک بەسەر دڵی ڕاستکۆلنییکۆف داهات و بۆ چرکە ساتێک دڵی نەرم بوو. وتی سۆنیا من دڵێکی خراپم هەیە ئەمە بزانە گەلێک شتەن لەمەوە ڕووناکیان نەچێتە سەر. هەر لەبەر ئەو خراپی خۆشمە کە هاتوومە تەلات و تووڕم بێگومان کەسانەکەن لە حاڵێکی وادا هەرگیز ناچن لای کەسی تر بەڵام من ترسنۆک و بەدم بە هەر حاڵ ئەمانە گرنگ نین ئەبێت ئێستا قسەی خۆم بکەم بەڵام نازانم لە چۆ دەست پێ بکەم ڕاستکۆلنییکۆڤ وەستا و کەوتە ناو دنیای بیرکردنەوەەوە پاشان سەر لە نوێ هاواری کردەوتی بەداخەوە من و تۆ دوو کەسی جیاوازین هەرگیز لە یەکدی ناگەین بەڕاستی نازانم بۆ بۆ هاتم بۆ ئێرە هەرگیز لە خۆم خۆش نابم سۆنیاوتی نانا چاکت کرد هاتی باشترە من بیزانم زۆر باشترە ڕاستکۆلنییکۆف بە مەراقەوە لێ ڕوانی لەوە چوو بیری لە شتێک کردبێتەوە وتی ڕەنگە شتەکە وابوو بێ هەر بەڕاستی وابوو ئەزانیت من ویستم ببم بە ناپلیۆن بۆیە کوشتم باش ئێستا تێگەی سۆنیا لە ڕووی سادەی خۆی و بە شەرمەوە کەوتە ورتەورتوتی نا بەڵام تۆ قسەکەت بکە جەختی لەسەر وتەکانی کردوتی بیڵێ تێگەم لە ناخەوە تێگەم ڕاستکۆنیکۆڤتی تێگەیت زۆر باشە بابزانین ڕاستکۆنیکۆف بێدەنگ بوو ماوەیەک داڵغە لێی دا و ئەوسا وتی، ئەوەی مایەی پێکەنینە ئەوەیە من جارێکیان پرسیارێکم لە خۆم کرد کە ئەگەر بۆ نموونە ناپلیۆن لە شوێنی من بوایە لە سەرەتای ژیانیدا و بۆ بەدەستهێنانی شکۆ و گەورەیی نە رێگای تۆڵۆن و میسر و نە تێپەڕین بە چیای موبلانی لەبەر بگرتایە بەڵکو لە باتی هەموو ئەو شتە جوان و مەزنانە تەنیا و تەنیا پیرێژنێکی بکوشتایە ژنێکی قێزەونی سەلەمخۆری هیچ و پووچ هەر بۆ ئەوەی دەست بەسەر پارەی ناو سندوقەکەی دابگرێ ئەمەیش بۆ ئەوەی کە دەرگا لەسەر ژیانی ئایندەی خۆی بکاتەوە تێگەیت ئایا ئەو ساوکارەیە کرد ئەگەر هیچ دەریوەکی تری نەدیبایە ئایا هەستی بە تەریقی و بێ ئابرووی ناکرد چونکە ئەو ڕێگاچارێک گەلێک ڕسواییە و دوورە لە جوامێری و تاوانیشە باشە ئەبێت پێت بڵێم کە لەسەر ئەو پرسیارە ماوەیەکی زۆر ئازارم چشت بە جۆرێک گەلێک شەرمەزار بووم کاتێک لە پرێکدا گەشتمە ئەوەی ئەمەش زۆر کوتوپڕ بوو کە ناپلێن نەک تەنیا خەجاڵت نەبوو بەڵکو هەرگیز ئەوەی بەبیردا نەئەهات کە ئەمە کارێکی بەنرخ نەبێ تەنانەت سەریشی لەوە دەرنەئەکرد کە بۆ ئەبێ ئەم کارە سوک و ڕسوایی بەدواوە بێ بێگومان ئەگەر ڕێگا چارەی تری لە بەردەستدا نەبووایە ئەویش ئەو پیرێژنەیە کوشت باش منیش لەو دوو دڵی هاتمە دەرێ و کوشتم وەک پەیڕەویکردن لە خاوەن دەسەڵاتێک ئیتر بەسەرهاتەکەوا بوو پێکەنینت پێدێ بەڵێ سۆنیا، ڕەنگە لێرەدا لە هەموو سەیرتر ئەوە بێ کە بەسەرهاتەکە بەم شێوەی ڕووی داوە. بەڵام سۆنیا بە هیچ جۆرێک پێکەنینی نەهات، بە دەنگێکی زۆر نزم شەرمنتر لە پێشوو وتی، وا چاکە کورت و پوخت مەسەلەکەم بۆ باس بکەی، ئیتر پێویست بە نموونە هێنانەوە و ئەمسەر و ئەوسەر ناکا. ڕاسکۆڵنیکۆف ئاوڕی لێ دایەوە. نیگایەکی خەمبارانەی کرد و دەستی گرت وتی لەمەیشدا تۆ ڕازەکەی سۆنیا ئەمانە هەموو قسەی بێمانا و تا ڕادەیەک وڕێنەی ڕوتن بڕوانە تۆ زانیت کە ئیدی تا ڕادەیەک دایکم هیچی نییە خوشکم ڕێکەوت و ڕووناک بیری کردووە و بە ناچاری لەناو خێزانەکاندا دادەیی ئەکا. تاقە ئومێدێکی ئەوان من بووم منم خوێن وەلێ نەمەتوانی خەرجی زانکۆ پەیدا بکەم بۆیە ناچار بووم بۆ ماوەیە گواز لە خوێندن بهێنم ئەگەر کارەکە ئاسایی بڕۆشتایە دوای دە یان دوانزە ساڵ ئەگەر هەموو شتێک بەباشی بەڕێوە بچوایە لە دواییدا ئەبوومە مامۆستا یان کارمەندێک و مانگانە هەزار ڕۆبڵ مووچەم وەرەگرت. ئەدوت ڕاسکۆلنیکۆف پێشتر قسەکانی لەبەر کردووە، بەڵام تا ئەو کاتە دایکم لە داخ و خەفەتا ئەمرد و منیش بە هیچ جۆرێک نەمەتوانی ئاسوودەی بکەم، وەلێ خوشکم ڕەنگە ئەو لە دایکم خراپتری بەسەر بهاتایە. باشە ئەمە پێی ئەڵێن چی؟ مرۆڤ هەموو تەمەنی نەبوونی بێت و بەلای هەر شتێکدا بڕوا ڕووی لێ وەربگێڕێ، دایکی فەرامۆش بکە سوکایەتیە کە بە خوشکی ئەکرێ بەو پەڕی ڕێزەوە قبوڵی بکە ئەمە بۆ ئایا بۆ ئەوەی دوای بە خاکسپاردنی ئەوان کەسانێکی تری وەک ژن و مناڵ پێک بهێنیت و پاشانەوانیش بە هەژاری و بێتی کێگنان بەجێ بهێڵیت باشە باشە منیش بڕیارمدا دوای ئەوەی پارەی پیرێژنەکەم دەزەکەوێ لە ساڵەکانی بەرایی خوێندنمدا خەرجی بکەم بێ ئەوەی ئەرکی خوێندنی زانکۆم بخەمە ئەستۆی دایکم، هەروەها هەندێکی تری ئەو پارەیە لە یەکەم هەنگاوی ژیانی دوای زانکۆدا بە شێوەیەکی ڕێک و پێک و بنەمایەکی فراوان بەکاربهێنم، واتە کار و کردەوەی ئایندەم بە جۆرێک ڕێکبخەم کە بتوانم ژیانێکی ئازاد و تازە بۆ خۆم بڕەخسێنم. باشە ئەمە هەموو شتێکە، دەی. بەو جۆرە پیرێژنەکەم کوشت ئەمە کارێکی خراپ بوو من کردم بەڵام ئەمەن دەبەسە. ڕاستکۆلنییکۆف بەشەکەتی کۆتایی بە چیرۆکەکە هێنا پاشان سەری داخست سۆنیا بە غەمگینی و هاواری کردوتی ئاخ ئەمە ڕاست نییە ڕاست نییە باشە ئەبێت شتی وا بکرێ نا وانە وانە ڕاستکۆنیکۆڤوتی ئەبینیت کە خۆت ئەڵێ دووانە بەڵام من ڕاست و ڕەوان پێم وتیت حەقیقەتەکە چۆنەوە سۆنیاوتی آخر ئەمە چ جۆرە حەقیقەتێکە ئەخوایە ڕاسکۆلنیکۆڤ وتی، سۆنیا، من تەنیا ئەسپێکم کوشتووە، ئەسپێکی پیس و زیانبەخش. سۆنیا وتی، بۆ مرۆڤ ئەسپێیە؟ ڕاسکۆلنیکۆڤ تەماشایەکی سەیری کرد و وەڵامی دایەوە. وتی، خۆیشم ئەزانم ئەو ئەسپێ نەبوو. پاشان لەسەر قسەکانی ڕۆشت و وتی، من درۆکەم سۆنیا، ماوەیەکە درۆکەم. مەسەلەکە ئەمە نییە. تۆ ڕاست دەکەیت، سۆنیا. کارەکە ئەنگێزەی زۆرتری لە دواوەیە. سۆنیا، من ماوەیەکی زۆرە لەگەڵ کەسدا نەدواوم، ئێستا سەرم زۆر دێشێ. چاوی ڕاسکۆلنیکۆف لە ئاگریتادا داگیرسابوو تا ڕادەیەک کەوت بە وڕێنەکردن، زەردەخەنەیەکی نیگەرانی بەسەر لێویدا ئەهاتوئەچوو، لەو حاڵەتە دەروونییە شپرزەیەدا شەکەتییەکی سەختی پێوە ئەبینرا. سۆنیای زانی سنووری ئازارکێشانەکەی چەندە زۆرە، سەری ئەویش گێژیە خوارد. ڕاسکۆلنیکۆف بە شێوەیەکی زۆر سەیر قسەی ئەکرد وەک ئەوەی وردە وردە مەسەلەکان بکەونە ڕوو، بەڵام چۆنەبێ؟ چۆن؟ ئای خوایە! سۆنیا لە داخ و نائومێدیدا بە جۆرێک دەستی هەڵەگڵۆفت وەک بیەوێ بیانشکێنێ. ڕاسکۆلنیکۆف وەک بە گۆڕانی بیر و باوەڕی خۆی سەرسامی دایگرتبێ لە پڕێکدا سەری بڵند کرد و کەوتەوە قسە وتی، نا، سۆنیا وا نیە. کارەکە بەو جۆرە نیە. وا چاکە تۆ گریمانەکە وا بکە بەڵێ ئەمەیان چاکترە تۆوای دابنێ من کابرایەکی لە خۆباییم ئیرەیی ئەبم تووڕەم نامەردم ڕقاویم و تۆڵەکارم و تەنانەت شتێک لە شێتێتیم تێدایە لێگەڕێ با هەموو شتێکت یەکژەمی پێ بڵێم لەبارەی شیمانەی شێتێتی منەوە پێشتریش هەندێک شتیان ئەوت و من پێمەزانی ئێستایش پێم وتیت من خەرجی زانکۆم بۆ دابین ناکرا بەڵام ئەزانیت ڕەنگە بمتوانە خوێندنەکەم تەواو بکەم ڕەنگە دایکم بیتوانە پێویستیەکانی زانکۆی بۆ من بناردایە و خۆشم خەرجی خواردن و جلو بەرگم پەیدا بکردایە بێگومانە توانی وانەم ئەوتەوە و بۆ هەروانەیەک نیو ڕۆبڵم وەرەگرت ڕازۆمی خێنیش وایە کرد بەڵام من سواری سەری خۆم بووم و نەمکرد بەڕاستی سواری سەری خۆم بووم پڕ بە پێستی خۆیەتی ئەیتر وەک جاڵجاڵۆکە خەزامە سوچەکەی خۆمەوە تۆ هێلانەکە من دی بوو هاتوویت تۆی زانیت سۆنیا بنمیچی نزم و ژووری تەنگ چەندە ڕۆح و عقلی مرۆڤ بە تەنگ دێنێ ئای چەندە لەو ژوورە بێزار بوو لەگەڵ ئەوەشدا نەمەویست لی بڕۆمە دەرێ هەر بە تایبەتی نەمەویست بچمە دەرێ بە درێژایی ڕۆژ دەرناچوم و کاریشم ناکرد تەنانەت حەزی خواردنیشم نەما بوو هەر بۆ خۆم ڕاکشام ئەگەر ناستاسیا شتێکی بهێنا ئەم خوارد ئەگەر نێشی هێنایە هەر بە برسێتی ڕۆژەکەم بەسرە برد هەر لە داخا داوام ناکرد شەوانە بە تاریکی دانیشتم چونکە پارەی مۆمێکم پەیدا ناکرد کە ژوورەکە ڕووناک کاتەوە ئەبوو وانەکانم ئامادە بکەم بەڵام کتێبەکانم فرۆشت بوو لەسەر مێزەکەم یاداشتەکانم دەفتەرەکانم تا ئێستایش لە تەپ و تۆزدان و قامکێک خۆلیان لەسرە من زیاترەوەم پێخۆش بوو ڕابکشێم و بیرکەمەوە بەردەوام بیرمەکردەوە بەردەوام خەونم ئەبینی خەونی سیر و سەمەرە ناهێنێت باسیان کەم بەڵام ئەو سایش وام ئەهاتە بەرچاو کە نا بەم جۆرەە ناتوانم بە چاکی لی بدوێم بڕوانە من هەمیشە لەو کاتەدا لە خۆمە پرسی بۆ ئەمن دەگەل حۆم ئەگەر کەسانی تر نەزان بن و منیش ئەو ڕاستیە بزانم کە نەزانن ئەی بۆ خۆم ئاقڵتر نەبم دوایی سۆنیا زانیم ئەگەر چاوەڕێ بم تا هەموو خەڵکی ئاقلە بن ئەوە کاتی زۆری ئەوێ پاشان لەوەیش گەشتم کەشتی وا هەرگیز بەدینایە خەڵکی گۆڕانیان بەسەردا نایەت کەسیش نییە بیان گۆڕێت و ئەوەیش ناهێنێت مرۆڤ هەوڵی بێهو دەبدا بەڵێ ئەمە وایە ئەمە یاسای ئەوانە یاسایە سۆنیا ئەمە وایە من ئێستاوە زانم سۆنیا ئەو کەسەی مەسەلە گرنگەکان پشگوێ بخە تفی لێ بکە ئەو کەسە بێتە یاسا دانەری ئەمانە کەسێک لە هەموو ئەوانی دی بوێرتر بێ هەر ئەو لەوانی دی زیاتر مافی هەیە تا ئێستا ئەمە وا ڕۆشتووە و لە ئایندەشدا هەروە ئەبێ تەنیا کوێرەکانن ئەم هەقیقەتانە نابینن هەرچەندە لە کاتی قسەکردندا ڕاستکۆلنییکۆف بەردەوام لە سۆنیای ئەڕوانی بەڵام ئیتر نیگەرانی ئەوە نەبوو بزانێت سۆنیا لە قسەکانی ئەگایان نا تا بە تەواوی لەشی داگرتبوو لە هەڵچوونێکی ترسناکدا ژیا لە ڕاستیا دەمێک بوو لەگەڵ کەسدا نەدوا بوو سۆنیا زانی ئەم ڕەشببینیە بووەتە بنەمای بیر و باوەڕی ئەو ڕاستکۆلنییکۆف هەر بەو حاڵەتی هەڵچوونەوە بەردەوام بووتی سۆنیا من ئەو سا هەستم کرد دەسەڵات تەنیا بۆ ئەو کەسانێکایوێرن بنوشتێنەوە و بە چاکی بیگرن لێرەدا تەنیا شتێک گرنگە، تەنیا شتێک، ئەبێت بوێر بی. ئەوسا بۆ یەکەم جار لە هەموو تەمەنمدا بیرۆکێکم تێگەڕا، بیرۆکێک هیچ کەسێک لە پێش مندا بە خەیاڵیدا نەگەڕابوو، هیچ کەسێک. لە پرێکدا پرسیارێک وەک خۆرەتاو لە پێشمدا قوت بۆوە، ئەویش ئەوە بوو کە بۆچی تاکو ئێستا یەکێک نەیوێراوە کاتێک بەلای ئەم هەموو گەندەڵیانەدا تێپەڕیوە کلکیان بگرێت و رەوانەی دۆزەخیان بکا؟ بەڵام من، من ویستم بوێر بم و کوشتم. من تەنیا ویستم بوێری بە خەرج بدەم سۆنیا ئەمە هۆکارە ڕاستەقینەکەیە سۆنیا دەستی پێکادا و هاواری کردوتی بەسە بەسە تۆ لە یزدان دوور کەوتوتەتەوە و یزدانیش تۆی داوەتە دەست شەیتان ڕاستکۆلنیکۆڤتی بەڕاست سۆنیا ئەو کاتەی لە تاریکی دا ڕائەکشام و بیری سێ سێرمە کردەوە تۆ بڵێی ئەهریمەن ختورەی خراپی خستبێتە دڵمەوە ها پێم بڵێ سۆنیاوتی وس بە گاڵتە مەکە کافر تۆ لە هیچ تێناگەیت لە هیچ ئای خویە ئەو لە هیچ لە هیچ ناگا ڕاستکۆنیکۆڤوتی بێدەنگ بە سۆنیا من گاڵتە ناکەم بە هیچ جۆرێک من خۆشم ئەزانم ئەهریمەن ڕێنمایی کردوم بێدەنگ بە سۆنیا بێدەنگ بە